لە هەموو دۆخێکدا سوپاس گوزار بە. بچوکترین هەست بە توانا و بچوکترین کاری تۆ شێوەیەکە لە باوەڕ بەخۆ بوون کە ڕاددەکەی پەیوەندی هەیە بە هەست و دەست بەکار بوونت و جیاوازە بۆ نموونە هەر ئەوەی کە تۆ لە ماڵ دەرئەچیت تا نان بکڕیت واتا سەرەتا لە ماڵەوە بڕیارت داوە نان بکڕی هەستی توانینی ئەو کارە لە خۆتدا کرد و پاشان دەست بەکار بوویت هەر ئەو هەست و دەست بەکاربوونە لە کردەوەدا جۆرێکە لە باوەڕ بەخۆبوون، کە وابوو هەموو کەس بێ جیاوازی چەشنێک باوەڕ بەخۆبوونیان تێدایە، بەڵام یەکێک زیاتر و یەکێکی تریش کەمتر. بۆ پەروەردەکردنی هەر توانایەک یەکێک لە ڕێگاکان پەسەندکردنی ئاڕاستە و دەربڕینی ئەو توانایەیە. سوپاسگوزاری بۆ هەر خۆ تایبەتمەندییەکی باش هەم چەشنێکە لە ئاڕاستە و هەم پەسەندکردن و دووپاتکردنەوە. سوپاسی خووە باشەکانی خۆت بکە تا بەو ڕێگەی ئاڕاستە و پەسەندکردنی ئەو خووە لە تۆدا پەرە بسەنێ. خواش لە قورئاندا فەرموویەتی، لئن شکرتم لازیدنکم، سوپاسی نیعمەتەکان بکە تا بۆتانی زیاد کەم. بۆ پەروەردە کردنی باوەڕبەخۆبوون هەر وەک پێشتر وتمان، هەرگیز مەڵێ، باوەڕم بە خۆم نییە، چوون لەگەڵ خۆت ڕاستگۆ نیت، ئەگەر ئەتەوێ وردتر بیت ئەبێ بڵێیت ئێستا باوەڕبەخۆبوونم کەمە بەڵام خەریکم پەروەردەی ئەکەم دەم بە دەم زیاد ئەکا لەبەر ئەو باوەڕ بەخۆبوونەی هەتا سوپاسی یەزدان بکە سوپاس گوزاری هەستی بوون و دارای بوونت پێ ئەبەخشێت کە ئەو هەستە خۆی ئەبێتە هۆی زیادبوونی باوەڕ بەخۆبوونت چوون تۆ لەبەر ئەو شتانەی هەتا سوپاس گوزاریت لە ڕاستیدا سوپاسگوزاری هەم شێوەیەکە لە تەڵقین بەخۆبوون و هەم شێوەیەکە لە ئاڕاستە و دووپاتکردنەوە و هەم چەشنێک ڕەزامەندی و پەسندکردن. لە هەمان کاتدا داوای یارمەتیکردن لە خودا، ئەو سەرچاوەیەی هەموو توانا و هەستی توانایە، تاوەکو باوەڕبەخۆبوونی زیاترت پێ ببەخشێ. سوپاسگوزاری بۆ نیعمەتێک لەوانەیە بە شێوەی جیاواز بێ، سپاسی ڕاستەوخۆ لە یەزدان بڵێ، خوایە سوپاس کە ئەو باوەڕبەخۆبوونەت پێ بەخشیوم. باسکردنی ئەوەی هەتە باسی باوەڕبەخۆبوونت بکە. سوودوەرگرتن لە بەخششەکان بە کردەوە باوەڕبەخۆبوونت بەکاربێنە. یارمەتی خەڵکی، یارمەتی کەسانی دیکە بدە تا باوەڕبەخۆ بنیاتنانیان دروست ببێت. لەمڕۆ بەرنامەیەک دابڕێژە و سوپاس گوزاری باوەڕبەخۆبوونت بەجێ بێنە. ئەم بەشەش بە کۆتا هات.